فهو فی عیشە ڕاضیە فی جنە عالیە جا ئەو بەختەوەرە لە ژیانێکی پڕ لە شادی و کامەرانیدا دەژی کە زۆر پێی ڕازیە لە بەهشتی بەرز و بڵندا لە باخچەکانی سەر لوتکەی چیا و لاپاڵی شاخەکاندا لە ناو کۆشک و تەلارەکاندا. ئەوسا ئیتر فەرمان دەدرێت ئادەی ئێوە بیگرن و کۆت و زنجیر لە دەست و قاچ و ملی بەاڵێنن لەوە دوا بەرە و دۆزەخ ڕاپێچی بکەن و بیبەن و بیخەنە ناوی پاشان بە زنجیرێکی حەفتا گەزی بیبەستنەوە بە کۆڵەکە و ستون و پایەکانی ناو دۆزەخەوە. وَإِنَّهُ لَحَقُّ الْیَقِینِ بەڕاستی ئەم قورئانە حەق و ڕاستەقینەیەکی دڵنیابەخشە بە ئیمانداران. فسبح باسم ربک العظیم. کەواتە ئەی پێغەمبەر، ئەی ئیماندار، بەردەوام تەسبیحات و ستایشی پەروەردگاری مەزن و گەورەت بکە.